شەوی هەشت سەد و بیست و شەش. شەهرەزاد وتی حەسەن کە ئەو دێوە قەبەیی بینی دابەزی و کڕنوشی بۆ برد دێوەش پێیوت ئەی حەسەن لێم مەپرسە من سەرۆکی جنۆکەکانی ئەم خاکەم. ئێرە یەکەم دورگەی واقواقە منیش وەکو ئێوە مسلمانم و بڕوام بەخوایە بیستم ئێوە بەڕێوەن زانیم ئەگەن ئێرە منی ژەمەوێت بڕۆمە شوێنێک لە مرۆڤۆ دوور بێت و لە جنۆکانیشەوە هەر دوور بێ بۆی بە تاک و تەنیا بژیم تاک و ئەمرم خوا پەرستی بکەم بۆی ئەمەوێت وەکو خۆم ئێرە بەجێ ئەهێڵم لەگەڵ ئێوە بڕۆم و ببمە ڕێ پیشان دەرتان تاکو لەم دوورگانە دەرەچین لە من بێخەم بن تەنیا شەوان ئەبینرێم وەکو ئێوە منیش موسڵمانم کە حەسەن قسەکانی ئەو دێوەی بی زۆری پێخۆش بوو زیاتر بڕوای پەیدا کرد بە گەیشتنەوەی بە نیشتیمانەکەی ئەمیژوتی خوا پاداشتی بەخێرت بداتەوە و فەرم و هاوڕێمان بە ئەمجا کەوت نەڕێ و بەدەم ڕێوە حەسەن وردە وردە بەسەرهاتی خۆی بۆ ژنەکەی ئەگێڕایەوە دێوەکەش پێش کاروانەکەیان کەوتبوو بە درێژایی ئەو شەوەیش بەڕێوە بوون کە خۆر هەڵات هەریەکەیان دەستیان برد لە تورەکە هەڵواسراوەکەی بەردەمیان چەند مشت خواردنیان دەهێنا و خواردیان لە تورەکەی ئەو بەریش دەمی مەشکە ئاوەکەیان کردەوە و ئاویان خواردەوە دێوە قەبەکە لە ڕێگە لایدا و بە کەناری دەریادا ڕۆیشت کە پێشووتر کەسی پێدا نەڕۆشت بوو بەو شێوەیەک مانگی ڕەبق بەڕێوە بوون ڕۆژی سی و یەکەمین تەپ و تۆزێک بڵند بۆ بەری ڕۆژی گرت و دنیا کەمێ تاریک بوو کە حەسەن ئەمەی بینی سەری سوڕما بە تایبەتی کە گوێی لە تەقوهڕێکی ناسازیش بوو لەگەڵیدا پیرێژ نەشەواهی ڕووی کردە حەسەن وتی کوڕم ئەوە سربازانی دورگەی واقواقە شوێنمان کەوتون هەر ئێستا دەست بە گیرمانەکەن حەسەنی بەسریش پرسی جاچی بکەین پیرێژن وتی تۆڵە مسینەکە بدە بە زەویدا حەسەن بە قسەی کرد حەو دێوەکە لە زەوی هاتنە دەر و کڕنوشیان بۆ حەسەن برد و سلاویان لێکرد و پرسیان مەترسە و بێخەم بە حەسەن دڵی بە قسەکەیان کرایە وتی چاکتان کرد سەرکردەی دێ و درنجان ئەمڕۆ ڕۆژی ئێوەیە دێوەکان وتیان خۆت و مناڵەکان ژن و پیرێژن بچنە سەر شاخ و چاوەڕێ بکەن جا بزانن چیان پێەکەین آخر ئێوە لەسەر حەقن و ئەوان ناڕەوان پشت بەخوا تێکیان نشکێنین حەسەن و کۆمەڵەکەی دابەزین و بە شاخدا هەڵزنان دوای ئەوەی شانور الهودا بەلای ڕاست و چەبیدا سەربازی بڵاو کردبووەوە سەرۆکەکان سوپاکانیان کۆمەڵ کۆمەڵ ئامادەی جەنگ کرد سوپای حەو دێوان و سوپای نورولهوداشا دایان بەیەکدا گوڕ و خوێنە باری ئازایان بەرەو پێشە چوون ترسنۆکان هەڵاتن جنۆکەکان گڕ لە دەمیان ئەباری تاکو و ئێوارە پەلامار و کوشتار بوو کە تاریک داهات جەنگ کۆتایی هات هەر کۆمەڵە و بۆ سەربازگەی خۆی ئەمجا ئاگریان کردەوە حەو دێوەکە چوونە لای حەسەن و کڕنوشیان بۆ برد حەسەنیش بەخێری هێنان و سوپاسی ماندووبوونی کرد و پرسی لەبارەی سوپای نورلهدا شاوە. ئەوانیش وتیان، گەورەمان سوپاکەی بەرگەی سێ ڕۆژی جەنگمان ناگرن، هەر ئەمڕۆ دوو هەزار دیلمان لێگرتوون، زۆرێکیشمان کوشت و بێخەم بە. ئەمجا سوار بوون و حەسەنیان جێهێشت و چوونەوە پاسەوانیکردنی سوپاکەیان، بەدیار ئاگرەوە بوون تاکوو خۆرهەڵات، جەنگ دەستی پێکردەوە، شمشێر بەدەست مەردەوە بەنەبەردەوە بەنرخە. ناڵە و زرنگە بوو ئەدوت بەرد ئەدەی بە ڕووی بەردەوە ئەو ڕۆژە تا درەنگ سەر و مڕ بوو جەنگ تا سوپای دورگەی واق واق هەڵاتن بێ دەنگ ورەیان ڕووخا پێیان ئەلەرزی بۆ هەر کوێ ڕایان بکردایە شکستیان پێوە دیار بوو کە ڕۆژ بۆوە هەر حەوت پاشای دێوان لە بەر دەستی حەسەنی بەسریدا ئامادە بوون لە بەردی مەڕمەڕ سەکۆیەکیان بۆ دروست کرد کە لاوانەکانی هێڵی زێڕین بوون و ناوناوە گۆی مرواری و یاقوتی تێدا بوو حەسەن لەسەری دانیشت سەکۆکی تریان بە هەمان شێوە بۆ شازادەی ژنی حەسەن دروست کرد بەڵام ئەمیان لە تەختەی ئاز دروست کرا بوو هێڵی زێڕینی تیا بوو مەنارس سەنایش لەسەر ئەمەیان دانیشت لە تەنیشتەوە سەکۆیەکی دی بۆ پیرێژ نەشەواهی فێڵباز دروستکرا ئەویش لەسەری دانیشت ئەمجا دیلەکانیان هێنایە بەردەم حەسەنی بەسری کە لە نێوانیاندا شا نوورلهودا بوو کە قۆڵبەست کرابوو، پێیەکانی پێوەن کرابوو. کە پیرێژن شا خاتوونی بینی وتی، سزای تۆ ئەبێ چۆن بێ؟ ئەی زۆردار! گۆڕ وایە بتبەستن بە کلکی دوو ئەسپی تینووەوە و بەرەو دەریایان بکەینەوە و دوو سەگی برسیش شوێن لاشەکەت بخەین. ئەمجا پرسی، چۆن وێرات بەو شێوەیە شکەنجەی خوشکی خۆت دا؟ خۆ بە گوێرەی سنەتی پێغەمبەری خوا شووی کردبوو شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1970. شەهرەزاد وتی حەسەن فەرمانی دا بە کوشتنی هەموو دیلەکان پیرێژنە شەواهی هاواری لێ هەستاوتی بیان کوژن و کەسیان لێ دەرمەکەن منار سەنای خوشکە بچکۆلە وژنی حەسەنی بەسری بیری خوشکەکەی کەوتەوە کە چۆن پێوەن لە پێیدایە چۆن دیل و بێدەسەڵاتە لە خوشکەکەی پرسی باشە ئەی چێ بوو لە وڵاتی خۆمدا دیلی کردم شاخاتون وتی ئەمە کارێکی گەورەیە ئەمەی کە ناوی حەسەنە دەستی بەسەرماندا گرتووە بەسەر ئێمە و پاشایانی جنۆکەشدا زاڵ بوو مەناری ژوتی خوا بەهۆی ئەو توڵەمسە و ئەو کڵاوە زاڵ بوو بەسەرتاندا کەشا خاتوون لێی کۆڵیەوە زانی خوا سەری خستووە بە سەریاندا کەوتە پاڕانەوە لە خوشکەکەی تاکو وای لێ کرد دڵی نەرم بوو ئەمجا بە حەسەنی مێردی وت خوشکەکەم ئەوە تا بە ڕسوایی لەبەردەستدایە ئەتەوێت چی لێ بکەی حەسەن وتی ئەوەندەی ئەشکەنجەدانی تۆی بەسەرەوەیە کە هەرچیەکی لێ بکەم پێم ڕەوا بێت ژنەکەی وتی هەرچیەکی بە من کردبێ لێ ناگیرێت بەڵام تۆ دڵی باوکی منت سووتان بە ونبوونی من، جا ئەگەر ئەم کچەی بکوژیت، باوکم بە خەفەتیەوە ئەمرێ. حەسەن وتی کەوابوو ئەی دەمە دەست خۆت. ئەمجا مەنارس سەنا فەرمانی دا هەموو دیلەکان دەست و قاچیان بکرێنەوە لەبەر خاتری خوشکەکەم، ئەمجا دەست و قاچی نورولهوداشیان کردەوە، ئەمجا شا خاتوون ئامێزی بۆ خوشکە بچکۆلەکەی گرتەوە و تێر بەسەر یەکدا گریان. یەک سعات گریان و گریان ئەمجا شاخاتون وتی خوشکە گیان لێم مەگرە کە ئەشکەنجەم دایت مەنار وتی ناخوشکە گیان ئەوە قەدەری خواوە بوو ئەبواە ببوایە ئەمجا زۆر بە دڵخۆشیەوە پێکەوە بوون حەسەنی بەسریش سوپای دێ و درنجان و جنۆکەکانی بەڕێ کرد و زۆر سوپاسی کردن مەنار بەسەرهاتی خۆی بۆ شاخاتون جێڕایەوە هەروها بەسەرهاتی حەسەنی بەسریشی بۆ جێڕایەوە مەنار بە خوشکی وت خوشکێ کێ ئەتوانێ ئەو کارانە بکە حەسەن نەبێ بێگومان خوا یارمەتی دەری بووە ئەوە بوو گەیشتە وڵاتمان و خۆم و مناڵەکانی دەرکرد و تۆ بەرگریت کرد خوا سوپاکەی تێک شکاندی و ئەوە تا پێشتر دیلی دەستی ئەو بوویت نورهودا شاوتی بەو خویە خوشکی ڕازەکەی بەڵام ئاخۆ شەهرەزاد وتی ئەوە بوو تاکو و بەرەبەیان گفتوگویان کرد پیرێژنە شەواهی و شاخاتونیان ئاشکردەوە کە خوار هەڵات خۆیان ئامادەی سەفەر کرد حەسەن و خێزانی خواحافیزیان لە نورولهودا شا و پیرێژنە شەواهی کرد، ئەمجا حەسەن تووڵە مسەکەی بە زەوی دادا، حەوت نۆکەرەکە لە زەویەوە هەڵتۆقین و لە زەوی هاتنە دەرەوە وتیان، سوپاس بۆ خوا کە ئاوا سەرکەوتوو بوون، چیتان پێویستە لە چاو تروکاندندا بۆتان جێبەجێ بکەم؟ حەسەن وتی دوو باشترین ئەسپی زینکراوم بۆ ئامادە بکەن. هەر زوو دوو ئەسپ بە زین و ڕەشمەوە بۆیان ئامادە کرا، دوای کەمێک ڕەشمەکانیان وەرگرت، حەسەن کوڕە گەورەکەی خستە بەر دەمی و ژنەکەشی کوڕە بچووکەکەی، سەفەریان کرد و لە کاتێکدا گفتوگۆیان بوو سەیریان کردن سوارانێکی فرە بەرەو ڕوویان هاتن، کە حەسەن سەرنجی دا ئەوە شا حەسوونی پاشای زەوییە کافوورییەکانە، دابەزی و چووە پێشەوە کڕنووشی بۆ برد و دەستی ماچ کرد، لەگەڵ شا حەسوون چوونە بن سێبەری دارێک و دانیشتن ئەم جا شا حەسونوتی ئادەی حەسەن بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە لە سەرتاوە تاکو کۆتایی حەسەن هەرچیەکی بەسەر هاتبوو بۆی گێڕایەوە شا حەسوون زۆری بەلاوە سیر بووتی باشە کوڕی خۆم تا ئێستا هەر کەسێک چوو بێت تا دوورگەی واقواق سەری بەدوادا نەهێناوەتەوە بەخوا ئەمەی تۆ کەس نەکردەیە ئێ سوپاس بۆ خوا سەلامەت بووی ئەمجا شا حەسوون سوار بوو بە حەسەنیشی وت سوار بێت کەوت نەڕێ تاکو و گەشتنەوە شار و لەوێ بۆ ماڵی شا حەسوون شا دابەزی و حەسەن و خێزانەکەی دابەزین سێ ڕۆژمانەوە تاکو حەوانەوە، دواتر سوار بوون و شا حەسوونیش لەگەڵیاندا ڕۆیشت، دە ڕۆژ بەڕێوە بوون، ئەمجا بوو شا بگەڕێتەوە، خواحافیزی لە حەسەن و ژن و مناڵەکانی کرد، ئەوانیش سەفەرەکەیان درێژە پێدا، یەک مانگ بەڕێوە بوون، دواتر گەیشتنە ئەشکەوتێک کە ناوی تەختاییەکی مسی زەرد بوو، حەسەن بە ژنەکەی وت، سەیری ئەم ئەشکەوتە بکە بزانم ئەیناسیتەوە مەنارس سەناوتی نە حەسەن وتی ئێرە پیر ئەبوو ڕویشی تایە کە زۆر یارمەتی دەرم بوو ئەم پیرە شاحەسوونی بە من ناسان ئەم لەم قسانەدا بوو ئەبوو ڕویش هاتە بەردەم ئەشکەوتەکە کە حەسەنی بەسری پیرەی بینی دابەزی و چوە لای و دەستی ماچ کرد کە پیر ئەبوو ڕویش حەسەنی بینی پیرۆزبایی سەلامت بوونی لێکرد دەستی گرت و بردیە ناو ئەشکەوتەکە و لەگەڵی دانیشت، حەسەن کەوتە گێڕانەوەی سەفەرەکەی بۆ دورگەی واق واق، پیر ئەبو ڕویش هەر زۆر سەری سوڕما، ئەمجا پرسی باشە ئەی ژن و مناڵەکانت چۆن دەست کەوتەوە؟ ئەمجا حەسەن کەوتە گێڕانەوەی چۆنێتی دەست کەوتنی کڵاو و توڵەمسەکە، کە پیر ئەبو ڕویش ئەمەشی بیست هێندەی دی سەری سوڕما، ئەمجا پیرە وتی حەسەن، ئەو توڵەمسەو ئەو کڵاوەی سەخری جنە نەبوایە، هەرگیز ژن و دوو کوڕەکەت بۆ ڕزگار نابوو. ئەوان لەم قسانەدا بوون یەکێک لە ئەشکەوتەکەوە هات، کەوتە بانگکردن. پیر ئەبو ڕویشت چوو بۆ لای دەنگەکە، کە هاتنە دواوە پیر عەبدولقودوس بوو، کە بە سواری فیل هاتبوو. حەسەن باوەشی کرد بە پیر عەبدولقودوسدا و بەخێری هێنا. کە دانیشتن، پیر ئەبو ڕویژ وتی، بەسەرهاتی خۆتی بۆ بگێڕەوە، چیت بەسەر هاتووە لە نووکەوە تا کۆتایی؟ حەسەن دیسان دەستی پێکردەوە تا گەیشتەوە کڵاو و توڵەمسەکە. پیر عەبدولقودوس وتی، کوڕەکەم! تۆ بە کڵاو و توڵەمسەکە کاری خۆت کرد و ژن و دوو کوڕەکەت لە خوا بەزیاد بێ ڕزگاریان بوو، ئیدی پێویستت پێیان نییە، بەڵام ئێمەش، هۆ بووین بۆ گەیشتنت بە دورگەی واقوە لەبەر خاتری کچە برازاکانم زۆرم یارمەتی دایت بۆیە داواکەم بە یارمەتی خۆت ئەو توڵە مسە بدە بە من و ئەو کڵاوەش بە دیاری بدە بە پیر ئەبو رویژ حەسەن کامەی بی سەری داخست هەر چەندی کرد و کۆشا لە روی نەهات دەست بنێ بە رویەوە بڵێت ناتان دەمێ لە دڵی خۆیدا وتی ئەم دوو پیرە چاکێکی زۆریان لەگەڵ من کردووە ئەوان نەبوونایە من نەئەگەشتمە دوورگەی واقواق نەژن و مناڵەکانم بۆ ڕزگارەکرا نە ئەم توڵە مسو و نە ئەم کڵاوەشم دەزەکەوت ئەم جا سەری بەرز کردەوتی بەڵێ پیرۆستان بێ بەڵام گەورەکانم من ترسی جەنگی پاشای گەورەم هەیە ئەو پیاوە باوکی ژنەکەمە بەم توڵەمسە نەبێ بەرگریم لە خۆم پێناکرێ پیر عبدول قودوس بە حەسەنی وت کوڕەکەم بێخەم بە ئێمە هەمیشە چاودێریانەکەین ناهێڵین هەر کەسێک لای باوکتەوە بێ بێتە ژوور وڵاتەکەمان بکاتە گۆڕەپانی جەنگ و لێ دوورەخینەوە بێخەم بە حەسەن کامەی بیست دڵخۆش بوو کڵاوەکەی بەخشی بە پیر ئەبوو ڕویش و بە پیر عبدول قودوسی وت بمگەیەنەوە وڵاتی خۆم توڵەمسەکە دەدەمێ هەردوو پیرە زۆر دڵخۆش بوون بە دیارەکانیان و بار و بارخانێکی باشیان بۆ بەڕێخست لە زێڕ و زی و ئەم جاژن و مناڵەکانی هێنا و سێ ڕۆژمانەوە دواتر حەسەن داوای کرد کە سەفەر بکەن پیر عبدول قدوسیش خۆی ئامادەی سەفەر کرد لەگەڵیان شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی حەسەن دوای ئەوەی ژن و مناڵەکانی سوار کرد خۆشی سوار بوو پیر عەبدولقدوس فیکەیەکی لێدا فیلێک بەغار بەرەو ڕووی هاات ئەویش سوار بوو لەگەڵ حەسەن و ژنەکەی و دوو مناڵەکەدا کەوتنەڕێ پیرە چاوساغ و ڕێنوێن بوو. تاکو لە وڵات نزیک بوونەوە، حەسەن زۆر خۆشحاڵ بوو بە نزیک بوونەوەی، زۆر سوپاسی خوای کرد، ئەم شیعرەی وت. خوا بکا بە یەک شاد و خەندان بین، یەک بگرینەوە و دەست لە ملان بین. سەربوردەی سەیرتان بۆ بگێڕمەوە، ئاگای پەرۆشی لێکدابڕان بین. چاوان تێر بکەم لە تەماشاتان، با بە دیدارتان زۆر شادمان بین. کە شیعرەکەی تەواو بوو گومەزێکی سەوزی لە دوورەوە بۆ دەرکەوت، ئەمجا حەوز و فوارێگ، ئەمجا کێوی بان هەوران. پیر عەبدولقودوس وتی، حەسەن مژدە بێ، ئەمشەو میوانی کیژانی برازای منی. خۆی و ژنەکەی زۆر دڵخۆش بوون، لای گومەزە سەوزەکە لایان دا نانیان خوارد و کەمێ حەوانەوە، دواتر سوار بوونەوە تاکوو لە تەلارەکەوە نزیک بوونەوە ڕۆیشتن تاکوو گەیشتنە بەردەم بان هەوران، کیژان هاتنە پێشوازیان، پیر عەبدولقودوسیان لە ئامێز گرت، ئەویش سەری هەموویانی ماچ کرد و وتی، کچەکانم، ئەوە من ئەرکی سەرشانم جێبەجێ کرد بەرامبەر براکەم، یارمەتیشم دا لە ڕزگارکردنی ژن و هەردوو کوڕەکەی. کیژان دڵخۆش بوون و پیرۆزبایی سەلامەتیان لێکردن و پێکشاد بوونەوەی براکەیان و ژن و دوو کوڕەکەی، خوشکە بچکۆلەی حەسەن باوەشی بە براکەی داکرد و بەسەری داگریا هەروە حەسەنیش دەستی کردە گریان خوشکەکەی بەدەم دەم و چاوسڕینەوەتی سەیری کەسێکی ترم کردبێ شێوەی تۆم لە نێو ئەو دابینیوە پێڵوی چاوانم یەکیان گرتبێ وێنەی باڵاکەی تۆ دابەزیوە حەسەنوتی بەڕاستی خوشکە بچکۆلەکەم ئەبێت پێش هەمووان سوپاسی تۆ بکەم خوا پشت و پەنات بێ دوای حەوانەوەیان دەستی کردە جێڕانەوەی سربردەی خۆی و ئەوەی کە ژنەکەی دیلی خوشکەکەی بووە و چۆن خوا یارمەتی داوە و ژن و مناڵەکانی ڕزگار کردووە ئەمجا بۆی جێڕانەوە کە چۆن خوشکی ژنەکەی ویستێتی خۆی و ژنەکەی و دوو کوڕەکەی سەر ببڕێ هەرخوا خۆی ڕزگاری کردوون ئەمجا کەوتە گێڕانەوەی دەستکەوتنی توڵەمسینە و کڵاوی سەخری جنەکە کە لە دواییدا پیر عەبدولقودوس و ئەبو ڕویش داوایان لێکردووە و ئەمیش بە دیاری پێی بەخشیون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی خوشکە بچکۆلەکەی پیرۆزبایی سەرکەوتنەکەی لێکرد حەسەنی برایشی پێیوت خوشکە بچکۆلەکەم تاکو ماوم خۆم بە قەرزاری تۆزانم چونکە هەر لە سەرتاوە تا کۆتایی تۆ یارمەتی دەری من بوویت و بەڕاستی خەمخۆرم بووی. خوشکەکەی ڕووی کردە مەنار سەنای براژنی و لە ئامێزی گرت و دوو کوڕەکەی بەخۆیەوە نووساند و ماچی کردن ئەمجا پرسی کچی پاشای گەورە هەر هیچ بەزەیەک لە دڵتا نەبوو و ئەم دوو کوڕەت لە باوکیان کرد ئەدویست باوکیان بە خەفەتیانەوە بمرێ ئەویش بە پێکەنینەوتی قەدەری خواوا بوو گەر خەڵکی بخەڵەتێنێت خوا ئەتخەڵەتێنێتەوە ئەمجا سفرە ڕاخرا خواردن ئامادەکرا دواتر خورا حەسەن و خێزانی دەڕۆژ لای خوشکە بچکۆلەی مانەوە ئەمجا خۆیان بۆ سەفەر ئامادەکردەوە کچە بچکۆلە هێندەی نەختینەی زێڕ و زیو بۆ بار کرد کە زمان لاڵ بوو لە وەسفیدا حەسەنیش توڵەمسینەی پێشکەش بە پیر عەبدولقودوس کرد. پیر عەبدولقودوس زۆری پێ خۆش بوو، سوار بوو بەرەو شوێنی خۆی، دوای خواحافیز ڕۆیشت، ئەمجا حەسەنی بەسری و ژن و دوو مناڵەکەی لە بەردەم تەلاری بانهەورانەوە سوار بوون، کچانیش هاتنە دەرەوەو خواحافیزیان لێ کرد، سەفەرەکەیان دەست پێ کردەوە، چۆڵ و بیابان و شاخ و دۆڵیان بڕی و دوو مانگ و دە ڕۆژ بەڕێوە بوون، ئەنجام گەیشتنەوە شاری بەغدا. لە دەروازەی نهێنی پشتەوە کە بەسەر بیابان داکرێتە وەستا و لە دەروازەیدا دایکیشی بە جۆرێک خوی بە خەمەوە گرتبوو لەگەڵیدا ڕاهاتبوو تاکو نەخۆش کەوت وای لێ هاتبوو نەخەوی مابوو نەخواردن چونکە دەستی لە گەڕانەوەی کوڕەکەی شتبوو کە حەسەن لەبەر دەرگا چاوەڕێ بوو گوێی لە گریانی دایکی بوو خۆێ لاوانەوە. خزمان نەخۆشتان کە ڕاکشاوە. لاواز و ڕەنگ زەرد دڵی شکاوە لای چۆڵ مەکەن و تەنیای مەهێڵن بێکەسە و بەخوا گەلێک داماوە کە لە خۆ لاوانەوەکەوە بووەوە گوێی لە دەنگی حەسەن و بانگە کرد دایە گیان کۆمەڵەکەمان کۆبوو پیرێژن چوو دەرگا بکاتەوە بڕوای بەخۆی ناکرد کە کردیەوە کوڕ و بوو و مناڵەکانی بینی قیژاندی و لە خۆشی دابوورایەوە حەسەن کەوتە بە ئاگاهێنانەوەی و ئەمجا باوەشی پێدا کرد. ئەمجا حەسەن بە نۆکەرانی وت، بارەکان بێننەوە حەوشە و شتەکان بێننە ژوورەوە. ئەمجا ژن و دوو کوڕە هاتنە ژوورەوە. دایکی ئامێزی بۆ بووکەکەی کردەوە و ناوچەوانی ماچ کرد، وتی، ئەی کچی پاشای گەورە، ئەگەر هەڵەی من بوو، تۆبەی خوا کەم. بە کوڕەکەیشی وت، کوڕەکەم، بۆچی سەفەرەکەت هێندە زۆری خایاند؟ ئیتر دوای حەوانەوە حەسەن کەوتە گێڕانەوەی سەربوردەی خۆی بۆ دایکی، کە دایکی ئەو هەموو نەهامەتی و مەترسی ئۆشکەنجەی بیست بورایەوە، حەسەن هەر خەریکی بە ئاگاهێنانەوەی بوو، ئەمجا وتی، کوڕەکەم! بەو خوایە هەڵەیەکی گەورەت کردوە، ئەگەر توڵەمسە و کڵاوی سەخری جنت نەبەخشیایە ئەتتوانی حوکمڕانی سەر زەوی پێ بکەی، لەگەڵ ئەوەشدا سوپاس بۆ خوا کە خۆت و ژن و مناڵەکانت سەلامەتن. پیرێژن کە ماوەیەکی زۆر بوو نەنوستبوو ئەو شەوە لەگەڵ کوڕ و بووکەکەیا تێر نووست بەیانی کە خۆر هەڵات حەسەن بەرگی سەفەری فڕێدا و نوێترین بەرگی گران بەهای لەبەرکرد و چووە بازاڕ دەستی کرد بە کڕینی نۆکەر و کوتاڵ و شتومەکی گران بەها قاپ و قاچاخی بەنرخ ئەمجا چەند خان و بەرە و ڕەز و باخ و ڕیزە دووکانی کڕی ئیدی حەوانەوە و تێر و تەسەل بوون بە خۆشی و شادی و بەختیاری ژیانیان بردەسەر تاکو خوا دوایی بە ژیانیان هێنا و مردن.